كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم عباد الله ونفسي بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا برژێ بەسەرتانا خی پەروەردگار موفق و عاقبەت خێرمان بکات وتاری ئەم جمعەیە باسی گرفتی بێکاری مشکلەی بەتاڵە کە لە ناو وڵات و کۆمەلگاکانە زۆر بووە لە هەرێمی کوردستانیش زۆرە، دەستی بێکار زۆرە، لەبەرئەوەی کار وەستاوە، ئایا ئەم بابەتی بێکاری و بەتاڵییە موشکیلەیە یا موشکیلە نییە؟ چی لێ ئەکەوێتەوە؟ ئەو دەردانە چین لە بێکاریوە سەر هەڵئەدەن؟ چارەسەر چییە؟ ئاینی پیرۆزی ئیسلام حەلێکی پێیە بۆ بێکاری بۆ بەتاڵی ئەرکی حکوومەت ئەرکی سەرمایەدار و خاوەن کۆمپانیا و کارگەکان دوای ئەوە ئەرکی دەستی کار بە پیاوان و بە ژنانەوە بە کوڕان و بە کچانەوە ئەوەی کەوا کارێ ئەزانێ کارێ ئەتوانێ ئایا چەند ئەرکە لەسەری هەوڵ بدا بۆ ئەوەی بەتاڵ نەبێ و بێکار نەسوڕێتەوە بەڕێزان کات پیرۆسترین و گەورەترین دەستمایە ئینسانە وەخت چونکە عمری ئێمە چەند ساڵ و چەند ڕۆژێکە تەواوە بێ و ئەڕوا بۆیە ئەبێ لەو ماوە کەمەی ژیانە باشترین قازانج و منفعەت دەسی خۆمان و کۆمەلگاکەمان بخەین باشترین عیبادەتی تێ ئەنجام بدەین چونکە بەهشتی نەبراوەی خوا بەکار و کەسابەت و بە عیبادەت و تاعەتی ئێرە دەست ئەکەوێ ادخلوا الجنە جزاء بما کنتم تعملون بڕۆنە بەهەشت پاداشتی ئەو کردەوانەی کە کردتان لە دنیادا ضرورە هەوڵ بدەین کار و کەسابەتی دروست و حەڵاڵ و شیاو بدۆزینەوە و خۆمانی پێوە سەرقاڵ بکەین ڕۆزی حەڵاڵ و نانی حەڵاڵ پەیا بکەین بۆ ماڵ و مناڵمان عیبادەتی خوا بە ڕێکوی پێکی ئەنجام بدەین بێکاری دەردێکە سەری خاوەنەکەی لە چەندین بەڵاو ئافاتەوە دەرئەکا ئەو هەموو جەریمە و کارە خراپ و دزێوە کەوا ڕوەدەن کەناڵە بەتاڵەکانیش شەنوکەوی ئەکەن زۆربەی زۆری دەگەڕێتەوە بۆ نەبوونی ئیمان لاوازی ئیمان نەبوونی پەروەەردە دابەزینی ئەخلاق و لە هەسەرو هەمویانەوە بەتاڵی زوو ئەو ئاوە خراپە ڕژێنراوە کە ئێسا خەڵک پێیتیەکە ئەڵێن و تویانە شەڕ لە بەتاڵی باشترە ئەم قسە سەر و خواری خراپە ئینسان دانیشێ ئیشیشی نەبێ باشترە لەوەی کەوا شەڕ بکە بەڵام پەندێکی کوردی ڕەسەن و پەسەن هەیە ئەڵێ بڕۆ بە بێگار دامەنیشە بە بێکار ئەمەیان دروستە یعنی بڕۆ یارمەتی خزمێکت بدە یارمەتی ئاوماڵێکت بدە هەتا کەسێک کەوا بە زۆر ئیش و پێکا هەر بڕۆی باشترە لەوەی بێکار بی و دانیشتی چونکە بەتاڵی خراپی لێ ئەکەوێتەوە ئەمڕۆ لە وڵاتی ئێمەدا خوێنەوار و نەخوێنەوار بەتاڵ و بێکارن مەگەر ئەوانەیان کە هیچ کارێکی حەڵاڵیان پێ عیب نییە نانی حەڵاڵ پەیدا ئەکەن بۆ خێزانەکانیان ئەگەر بۆ یاخچێتی بێ بە سەرجادە گسکدان بێ، بە حەماڵی و شوانی و شاگردی بێ، بە بژار و پاچەکۆڵە بێ، ئەوانەی لە ئێران و هیندستان و فلیپین و نیپاڵ و سوریا و وڵاتەکانی ترەوە هاتوون لێرە شوانی و کرێکاری و ئەوانە ئەکەن، خزمەتی ماڵانەکەن، ئەوانە هەموو کەسوکاریان هەیە، عایلەیان هەیە هەموو. باوکیان هەیە هەندێکیان ژنەکان مێردیان هەیە پیاوەکان ژن و مناڵیان هەیە ئەی بۆ ئەو هەموو کیلۆمەتریان بڕیوە لێرە بە پارەیەکی کەم کار ئەکەن چونکە ئەزانن ژیان سەختە بەتاڵی دەردە ماڵ و مناڵەکانیان ناژین ڕۆڵەکانی خۆمان ئەو کارانە ناکەن یا ئەگەر بیکەن داوای کرێیەکی زۆر ئەکەن لەبەرئەوە بێکار ئەمێننەوە، مرۆڤ کەم خۆری دایم خۆر بێ باشە لەوەی ژەمێ ئەوەنە بخوا ئیمتەلا بکا و توشی ژانە سک بێ، وەستا و کرێکاری ئێمە خاوەن پیشە و هەر کەسێک لەم وڵاتە ئەگەر ئیشێکی دەست کەوێ بەردەوام بێ کرێکەی کەمتر بێ باشترە لەوەی کەوا بێکار بێ. موشکیلەی بێکاری و بەتاڵی کاریگەری نەرێنی و سەلبی زۆر زۆرە لەسەر ئابووری کۆمەڵایەتی نەفسی سیاسی لەم ڕوانەوە کاریگەریەیە بۆ سەر کۆمەڵگا بەتاڵی ئەوەیە بتانی کار بکەی بەس کارت دەست نەکەوێت ئامادەبی ئیش بکەی بە سعرێکی گونجاو بەڵام ئیشت دەست نەکەوێ ئیش نەبێ ئەوە پێڵێن بەتاڵی بەتاڵیەک هەیە ئیجباریە یعنی تۆ ئیجباریان کردووی بەتاڵ بی بەڵام بەتاڵیەک هەیە لە خۆتەوەیە خۆت زەوقی ئیشت نییە ئەوەیان کە چواردەوری دنیا و لێدا بخەن و ئیش نەبێ و تۆ غیرەتی ئیش هەبێ بیکەی ئەمە عەیب نییە، بەڵام بتوانی ئیش بکەی، ئیشیش هەبێ و نەیکەی ئەوەیان موسیبەتە، ئەوەیان خەتەرە. نەتیجە و شوێنەوارەکانی بەتاڵی موشکیلەیەکی گەورە لە موشکیلە گەورەکانە کەوا ڕووەکاتە کۆمەڵگا لە ڕووی ئەخلاقیەوە لە ڕووی نەفسیەوە لە ڕووی ئابووریەوە لە ڕووی کۆمەڵایەتی و لە ڕووی سیاسیەوە بۆ تاک و بۆ فەرد بەتاڵی نەخۆشییە و دەردە و کێشەیە. ئەو ئاسارە کۆمەڵایەتیانە چین کەوا دەردی بەتاڵی بەجێی ئەهێڵێ؟ یەکەم بەرزبوونەوەی ڕادەی جەریمە کوشتن دزی ئەو مصیبەتانەی تر کەوا ڕوو ئەدەن دەستدرێژی، زۆرێک لەوانە لە بەتاڵییەوە سەرچاوە ئەگرن. لە گەورەترین کارەکتەرەکان کەوا مەناخ ئامادە ئەکەن بۆ ڕوودانی جەریمە و خەڵک فێری لاری و خراپ بوون دەکەن، عولەمای ئیقتیساد دەیبەستنەوە بە بەتاڵییەوە ئەڵێن بەتاڵی گەورەی هەموو دەردەکانە کەوا جەریمە لە وڵاتە زۆر دەکا لە سا بیست و پێنجی مناڵی وڵاتانی فەقیر پەنا دەبن بۆ جەریمە بۆ چونکە فەقیرن نانیان نییە ئیشیان نییە بەڵام لە وڵاتانی دەوڵەمەنە لە سەدا یەک ئەگەر مناڵ تووشی جەریمە ببێ یا تووشی کاری خراپ و هەڵەو ئەوانە ببێ لە لێکۆڵینەوەیەکی ترا پێویستی بە پارە و ماڵ پاڵ ئەنێ بە لە سا شەست و هەشت و لە دەیان نۆی خەڵکەوە بۆ دروستکردنی ئەو جەریمە و ئەو کێشانەی کەوا هەن ئەگەڕێتەوە بۆ بێکاری زەلامێ لەوێ زەلامێکی کوشت دوان لەوێ وایان کرد ئەوە بانقێکیان بڕی ئەوە گیرفانیەکیان بڕی ئەوە جانتای ژنێکیان فران ئەوە ئەویان کرد ئەویان کرد نەتیجا وەختی لێ کۆڵیتەوە زۆربەی زۆری ئەگەڕێتەوە بۆ بەتاڵی خاڵی دووهەم، هەڵوەشاندنی ئوسرە و خێزان، بەتاڵی کاریگەری هەیە لەسەر ئەوەی خێزان وردە وردە هەڵبوەشێتەوە و نەمێنێ. چونکە ئینسان کە بەتاڵ بوو نازانێت چی بکە سەری خۆی هەڵەگرێ ئەڕات لە بەحر ئەخنکێ ئەڕوا بەم لە ئەڕوا بەو لاوردە وردە خێزانەکان هەڵئەتپەکێن و مناڵەکان لە باوک و دایکیان دوور ئەکەونەوە و کێشەی گەورەتری لێ ئەکەوێتەوە جاری وا هەیە ئەبێ بە ئەسبابی تەڵاق هەر بەتاڵی کابرا کە بەتاڵ ئەچێتەوە بۆ ماڵەوە داشتی لێەکەن نیەتی شەڕیان ئەبێ لەسەر هیچ لەگەڵ ژنە داماوەکە کە هیچ نییە لە بینیانە لە نەتیجا ئەو خێزانە ماڵوێرانی و سەرگردانی ڕویتیەکە ئیشپێکردنی مناڵ مناڵی بچکۆلە دەسەکەن بە ئیشکردن یەشتا پێ ساڵ شش ساڵ دە ساڵێتی ئەڕوا دەسەکە بە ئیشکردن پەنابا بۆ چونکە فەقیرە ئەگەر باوکی کاری هەبێت ئەگەر ماڵەکە و ئایلەکەیان دەخلێکیان هەبێ ئەو مناڵە ئەبێ ڕێگەی نەدرێ ئیشکا بێ بخوێنێ لە ڕووی نەفسیەوە و لە ڕووی خلوقی و ئەخلاقیەوە بەتاڵە کاریگەری زۆرە بۆ ئەوەی مرۆڤ تووشی ئینحراف و لادان ببێ تووشی ئیسطیرابی نەفسی ببێ دڵە ڕاوکێ وەسوەسە نەخەوتن ئینجا بڵاوبوونەوەی دزی توشبوون بە مادە سڕکەرەکان تلیاک و ئەوانە بەرتیل وەرگتن دزی و فێڵکردن فێڵ بۆ دەستی خەڵک بڕین بۆ چەواشەکردنی خەڵک غەش، تەزویر، لە ئەخیرا یەکێکە لە ئەسبابی ئیلحاد، بەتاڵی. ئیلحاد یانی مولحید بوون، بێباوەڕی. کابرا بەتاڵە، ئەسوڕێتەوە، کە سوڕایەوە سەری بە هەموو کونێکا ئەڕوا. ڕێ ئەکەوێتە لای مەجموعەیە، بانگی ئەکەن، چایەکی بۆ بانگ ئەکەن، جگەرەیەکێ دەنێ محەلەبەکی بۆ کڕن دەی دەی دەی دوایی ئەوە تۆ خەری ئاهۆڵا بانگە داچم کورە مردوو مرێ نوێژی چی تۆ خەریکە مری لە برسەنە نوێژی چی وردە وردە بێدینیەکەن تووشی الحادیەکەن فکرێکی خراوە خەنە مێشکی بەیکەن بە دژمنی خوا ئەیکەن بە دژمنی باوکو دایکی بە دژمنی قیەم کللتور سەری لە چیوە دەرچوو لە بەتاڵیوە دەرچوو خوا پەنامان بە ئەو الحادە لەوێوە هات لە ڕووی ئابووریەوە بەتاڵی دەخلی قەومی دائەبەزێنێ یانی وڵات وردە وردە وردە وردە محتاجی ڕووی تێئەکا فەقیری سوالکردن پەنا بۆ بۆ شتی تر بردن ئەوانە شەر ئەگەرێتەوە ئەسبابەکەی بۆ بەتاڵی لە ڕووی سیاسیەوە ئینسانی بەتاڵ ئینتیمای بۆ وڵات و گەلی خۆی نامێنێ ئینسان کە بەتاڵ و کە بێکار بوو کە گیرفانی خاڵی بوو باسی کوردایەتی بۆ بکە کورد دەبڕۆ مردوم رێ کوردایەتی چی شتی چی کوردستانی چی شتی چی وەڵام من کوردستانە دەم بەنانێ ئەو وەڵام من ئەیدەم بە دینارێ واڵێ کە لێ پرسی واڵێ ئەڵێ بۆ ئەڵێ من خێرم لە وڵاتە چی بینیوە ئەو هەموو تەنکەرە ئەڕوا من خێرم لێ نەبینیوە خۆم قسە لە لایەکۆ باشە لە لایەکۆ دروستە بەڵام غەڵەتیشە ئینسان ئەبێ ئینتیمای بۆ خاک و ئاوی خۆی بمێنێ لەو کاتەی دەریشیەکەن بۆ بۆم باس نەکردن لە هیجرەتا دوو هەفتە لەمە و پێش پێغەمەری خوا لە مەکە دەریەکەن ماڵ و سەروەتەکەی زەوتەکەن کەچی ئەڵێ مەکە گیان بەخوا خۆشەویستترین وڵاتی دنیای لەلام دەریان نەکردمایە بەجێم نەهێشتی ئەوە ئینتیمای نیشتمانی پێوترێ ئینتیمای قەومیەت ئەم گەلی کوردە ئەبێ ئینتیما هەبێ بۆی عەرەب فارس تورک هەموو نەتەوەکانی دنیا ڕۆڵەکانیان ئەبێ ئینتیمایان نەبێ بۆ گەلەکەیان شانازی بە مازی و بە ڕابردووی گەشتیانەوە بکەن و هەوڵ بدەن پەڵەی ناشرین لە حیاتیانە لە حیاتمانە دروست نەبێ تەتەڕوف عنف تندڕەوی ئەویش ئەسبابێک لە ئەسبابەکانی بەتاڵیە گەنجێک ئیشی هەیە نایپەرژێت وەکو کوردی ئەڵێن سەری خۆی بخورێنێ ئادەی تۆ بێ بڕۆ باسی عنف و باسی تونندڕەوی بۆ بکە و با بڕین خۆمان تەقێنینەوە و ئەوە بکەین و ئەوە بکەین و ئەوە بکەین کوراڵێ بڕۆ مردوو مرێ ئەو تۆ بەتاڵی بۆی بیر لە شتانەکەی تۆ ئاوا ئەڵێ بەس ئەوەی کە بەتاڵە هەر سەرە نوکە قەڵەمێکی بۆ دەرخە بە دوایە ئەڕوا بەتاڵە بەتاڵ نازانێت چی بکە شەر لەگەڵ خۆیاکە دوو لە ڕووی ئێوە لەبەرەوە بێ بزانین ئەو عنف و توند ڕەوی و ناڕەحەتیەش لە وڵاتانە سەریەڵداوە بەشێکی ئەگەڕێتەوە بۆ بێکاری بۆ بەتاڵی عیلاجی ئاینی پیرۆزی ئیسلام بۆ نمونە بۆ ئەم مەوزوعی بەتاڵی و بێکاریە ئیسلام بانگی خەڵکی کردووە کە خەڵکی نە ئیش بکەن قورآن ئەمری کردووە وە قولی عملو ئیش بکەن بە دوای کارا بگەڕێن باسی فەزل و گەورەی ئیشی کردووە خی گەورە پەروەردگار ئەو کەسانەی کەوا ئیشەکەن ئەجریان دەرەچێ لە ئاەتێکە ئەوەی دەرەچێ بۆ جیهات ئەوەش دەرەچێ بۆ کاسپی لە پاڵیەکە هێناونی لە پاڵیەکە هێناونی پیاوێک جارێک لە مەدینە پیاوێکی بەهیبەت قەوی شان و باڵ قەوی و بازۆڵە قەوی ڕۆشت سەحابەیە گوتی ئەم شان و شەوکەتە لە جیهادی لە ڕێگەی خوا نەبێ بۆچی باشە پێغەمەر گوێی لێ بوو لە قسەکەی کەس ئەوێوە نەی پێغەمەری خوا دڵسۆزی دین و گەیاندنی دین و جیهاد بێ نە دەبزانین پێغەمەری خوا چی ئەڵێ بەم پیاوە ئەوە پیاوێکە شان و هەیبەت و هەیکەلێکی هەیە ئەڕوات ئەمیش لێرەوە دانیشتۆڵێ خۆزگا ئەم قەوقیافە لە جیهادی فیسەبیلی لا بەکاری بێنایە پێغەمبەر گیان فەرمووی صلی اللە علیە وسلم جا تۆ چوزانی ئەی فڵانەکەس تۆ چوزانی ئەوە باوکو دایکێکی پیری نییە لە ماڵ دەرچووە نانیان بۆ پیاکە بۆی دەست لە خەڵکی پان نەکەنەوە ئەوە جیادی فیسەبی لایە جاتۆ چوزانی ئەمە خێزان و ئوسرەیە نەکەوتۆ بە سەریا ئەڕوا هەوڵەدا نان و بژێوی حەڵالیان بۆ پیاکە ئەوەش جیهادی فیسەبی لایە ئاوا مەفهومی غەڵەتی مادەم ئەو حەڵاڵ خۆر بێ دەستی خەڵکی نەبڕێ ئەچێتە ڕیزی ئەوانەوە خاڵێکی تر ئیسلام هەوڵەدا کەسێ بتوانێ ئیشکا ئیشی بۆ بدۆزێتەوە بەتاڵ نەبێ جارێک بیستوتان ئەم قسەیە زۆر گێڕاومانەتەوە ئەوانەی کەوا ناحەزن بە ئیسلام جزاء بما کسبا نکالا من اللە پیاوی ژن دزو ژنی دز دەستیان ببرن تۆڵەیەکە خوا لەسەری داناون ئێخر کام دز دەسی کێ بڕێ ئەگەر حاکم و شەریعەتی خوا بێی کێ تەمانە بێ ئەو کەسە مەرجەکانی ژیانی بۆ دابین کرابێ ئەگەر کەسێک بەڕاستی لە برسیانا دزی کردبێ حاکم دەسی نەبڕیوە حەزرەتی عومەر لە عام المەجاعە خوای لێ ڕازی بێ خەڵک دزیان نەکرد دەسی دزی نەبڕی وتی برسیانە تا تێریان نەکرد چۆن دەستیان نەبڕی ئەوە یەک دوو ئەوەی کەوا خاوەن پێداویستی تایبەتیە ئیسلام نانی ئەداتێ لە بەیتولمال ڕستقی بۆ ئەبرێتەوە معاشی ئەداتێ ئەوە دوو ئەوەی کەوا ئیش ئەکا ئیسلام دەسی ماچەکا کەواتە دەسی ئیشکەر ئاینی پیرۆزی ئیسلام ماچیەکە ئەوەی بێ ئیشەوە توانێ ئیشکە ئیشی بۆ دۆزێتەوە ئەوەی کەوا ناتوانێ ئیشکا خاوەن پێداویستی و کەمەندامە ئیسلام بەخێویەکە ڕۆزی ئەداتێ ڕێزی لێ ئەگرێ ئەی کام دەسە ئەبڕێ یەک دەست لە چوار یەکیان ئەبڕێ دەسێکە ئەتوانێ ئیش کا ئیشی بۆ ئەدۆزیتەوە بەڵام نایکا ئەڕوا ئیسراحەتی خەڵکی تێکەدا و ماڵی خەڵکی ئەدزێ ئەو دەسە سەرەتانە ئەبێ ببڕێ پیاوێ هات لە ئەنساری مەدینە هاتە خزمەت پێغەمەری خوا سەل الله عليه وسلم داوای لێ کرد داوای شتی لێ کرد داوای یارمەتی کرد لە پێغەمەری خوا وتی مناڵدارم هیچم نییە ئەی پێغەمەری خوا پێغەمەری خوا صلی الله علیه وسلم بانی کردە لای خۆی فەرمی لە ماڵەوە چیتان هەیە تی وەڵای قوربان یەک دینار لە ماڵمان نییە ئارد و نان لە ماڵمان نییە کۆڵێک کڵفەتیشین فەرمی ئەوە ناڵێم ئەڵێم چیت هەیە لە ماڵا بە کەڵک بێ وتی، وەڵڵاهی قوربان بەڕەیەکمان هەیە نیوەی لە ژێرمانایە و نیوەکەی تری ئەدەین بە سەرمانا کە ئەخەوین. یانی مۆکتێکە نیوەی وا لە ژێریانە ئەوی تریشی ئەدەنەوە بەسەر خۆیانە لە باتی لێفە و بەتانیا. فەرمی بڕۆ بۆم بێنە. بڕۆ بۆم بێنە. کابرا چوو لولی کرد و هێنای مناڵەکانی هەڵسان لەسەر ئەوەیش. ماڵ هیچی تیا نەما. پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمی کێمەم لێکڕێ ئەم بەڕێم لێکڕێ. پیاێ وتی بە درهەمێ من ئەیکڕم نایدەم یەکێ تر وتی بە دوو درهەم پێغەمبەری خوا فەرمی ئاوا پێم دایت دای بە کابرا بە دوو درهەم ئینجا درهەمێکی دا بە کابرا فەرمی ئەمەیان بەرە تەورێک و گوریسێکم بۆ بکرە لە بازار چوو تەورێکی هێنا دەمە تەورێک تەورزێنێکی هێنا لەگەڵ دوو مەتر حەبلا فەرمی بەمەیشان خواردن بکڕە بۆ مناڵەکان و بەم درامەکە بڕۆ پانزە ڕۆژ نەتبینم. کابرا پانزە ڕۆژ ون بوو. تی بڕۆ لەو شاخە بە کۆڵ دار بێنە و بیفرۆشە. حەتاب دارفرۆش پانزە ڕۆژ تو داری ئەهێنا. کۆڵی داوە بە چەند نازانم. دوای پانزە ڕۆژ هاتەوە خزمەتی پێغەمبەری خوا دە درهەمی پەیا کردبوو. دە پەنجایی. فەرمووی یەکێک لە ئێوە بڕوا لەو شاخە بە کۆڵ دار بێنێ بیفرۆشێ باشترە لەوەی دەستپان کاتەوە لە خەڵکی بیدەنێ یا نەیدەنێ ئەمە بە عملی قائدی ئومەی ئیسلام پێغەمەری خوا ئیشی دۆزیەوەەوە بە کابرا کابراش ئەیبی لێ نهاتوە ڕۆشتۆ ئیشەکەی کردووە مدەیەکیشی بۆ دانا بزانێت لێ یەت یا لێی نایە ناجی حەبێت یا ناجح نابێ خەڵک تەعینەکا ئەها هەڵبژاردنی دیاری کردووە ئەبێ خەڵک تەعین کەی بۆی دوایی دەنگ و بۆ بدا ئەمە پێڵێن پلان تەخطیت بەرنامە ڕێژی مادەم هەڵبژاردنم لە بەردەمایە ئەبێ بگەڕێن بەسەر خێزانەکانە زۆرترین عادەت تەعین کەم ئەوە یەک دوو لە کاتی شەڕا پۆلیس و پێشمەرگە و ئاسایش و دژە تیرۆر و ئەوانە تەعینەکا شەڕە ئیشی پێیەتی مەشروعێکی هەیە کە پێڵێن شەڕ خەڵکی بۆ تەعینەکە ئێ کاکە حکوومەت کاک حکوومەت گیان ئێ ئەم هەموو گەنجە ئەم هەموو کوڕە ئەم هەموو ئافرەتە ئەم هەموو پیاوە مەشروعێکیش بنێرەوە کە ئاوەدانکردنەوەی کوردستان بێ مەشروعی زەراعی مەشروعی ئەلبان شیرەمەنی میوەجات کورە ئالەوێ مەعمەلێکی ئاو تەماتەیان دانا ڕۆژگوتا خەیشی کرد و دوایی نەما نازن چی لێ هاو پێنج ساڵ لە دووجەیلە لە ناو سنووقەکان هەبوو بازێ دۆشاویان هێنا لە ئێران و کردیانە قوتو قاڵی دنیامان کرد الحەمدلله شارە زور معمەلی تێکرا ئیتر نازانم چی لێ هەڕی چش نازانم بکێ مەعم کێ خەبەر ێزانێ گەرەک و جاری پێشوو کابرا تو ڕەبووتی تۆ باسی معمەلەکە ئێمە کردووە ئەم جارەش هەر ئەوا ئەوا وتم. کاکە ئەگەر بێت ئەم حکومەتە چوار کارخانە لەم وڵاتە دانێ ئەم گەنجە هەمووی ئاوای لێ نایە حکوومەت ئەبێ مەشروعی لۆکە زینوو بکاتەوە سووریا چەند ساڵە شەڕەتایە ئاساری نەما ڕئیسی ئەو وڵاتە نێتوانی لە ماڵی خوانە بچێ بۆ قەسرەکەی بەڵام پەمووی سووریا ئەگەیشتە هەڵەبجە و هەورامان و هەولێر و سلێمانی باشترین جۆری پەموو ئێسەر لە سووریا ئینتاجەکرێ شارە زور بە هەزاران تەن لۆکەی تێ ئەنجامەدرێ بەڵام بۆ خەڵک لۆکە ناکا چونکە زۆری تێچێ حکومت دام ناکا برنجی شارە زور گوڵە بە ڕۆژەی شارە زور لۆکەی شارە زور کونجی شارە زور نازانم چی بڵێم لەو شارە زوران ناکرێ لەو کوردستانە ناکرێ ئەو هەورامانە و هەموو بێکارەی تایە ئەو مەشروعە گەورانەی کە ئەتوانی بیکەی بۆ ئەو میلەتە کەواتە ئەم حکومەتە لەسەریەتی دوێنێ حەفلەیان کرد بۆ دەرچوونی قوتابیانی زانکۆ ئێستەیش ئاگام لێبوو نە سەرۆکی هەرێم نە سەرۆکی حکوومەت ئاماژەیان نەکرد بەوەی بڵێن یەکەمەکانیش دامەزرێنین هەروتی گەل چاوەڕوانی زۆرتان لێکا ئێوە دەستێکی ڕەنگینن لەم کوردستانە خزمەتی زۆرتان کراوە ئەوە تەواو زانکۆی ئەمریکی زانکۆی کاسۆلیکی زانکۆی نازانم چی زانکۆی چی چی چی هەمووی کراوەتەوە لێرە بەڵام ئەمە کە دەرەچێ نەتیجەکەی چی لێ بکەین دایکی بە مناڵەکەڵێ کاکە تەواوی کردووە نۆرەی تۆیە با بە خوشکە بە کچەکەی ئەڵێ دادە و تەواوی کردووە نۆرەی تۆیەتی کەواتە حکوومەت بەڵێ زانکۆی باشی هەیە بەڵێ دەرگای زانکۆی کردووەتەوە زانکۆی عالمی هێناوە بەڵام دەستی کار ئیش بدۆزەرەوە بۆ ئەو خەڵکە نالە نەمووی تەعینکە مەشروعی تر کۆمپانیا کارخانە بیدۆزەرەوە ئەو خەڵکە با بەتاڵ نەبێ لە لە ماوەیەکی کەمە ئەو هەموو گەنجە ئەکوژرێ شەڕە چەقۆ شەڕە تێڵا شەڕە دەمانچە ئەڵێن داعش نەما ئێ داعش نەماوە لەم لاوە دووشتی تر قنج بووتەوە یەکتر کوشتن دامی سەیارە وەرگەڕان بینێ ئەو ئەو شەڕەکەی تر گەرمە لەم لاوە ئەمان کەمە بێتەوە کە ئەو نەما لەم لاوە زۆرە بێ بەڕێزان گەنجەکان من بە هەمووتان دەڵێم تکاتان لێکەم داواتان لێکەم لەبەر خوا پێتان عیب نەبێ ئیش بکەن کاسب حەبیبی خوایە بەتاڵ خوش ڕقێتی لێی ئەگەر بتوانێ ئیشکاونەیکە خوا ڕقێتی لێی خۆشی ناوێ کورد وتوێتی نوێژگەری نورینی هەرمانکەری شیرینی بڕۆ ئیشێ بکە با ڕۆژی هەزاری دەستکەوێ با پێنج هەزاری دەستکەوێ مەڵێ پێنج هەزار چییە سی پێنجی سە و پەنجاکە باشترە لەوەی لە ماڵەوە سە و پەنجا خەرچکەی سە و پەنجاکەی ماڵەوە دەی بە باوکو دایک و سە و پەنجاوەرە گری ئەگەر پەنجای پاشەکەوت کەی سەیشی خەچکەی بۆ خۆ و سبینی ئەزانی جێگەدەستی دیارە بەتاڵی عیب نییە وەڵڵاهی کەناسی عەیب نییە، بۆیاخچێتی عەیب نییە، شوانی عەیب نییە، پاسەکۆڵ عەیب نییە، چووتی بارکردن عەیب نییە، تەماتە چنین عەیب نییە، هیچی عەیب نییە. عەیبی بەتاڵییە، فیز لێدانە، شەڕنانەوەیە، ئاژاوە دروستکردنە، وڵات شێواندنە. خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێرکە خوایە بەزەیت بەم میلەتا بێتەوە خوایە بەزەیت بە ڕۆڵەکانی ئەم گەلا بێتەوە خوایە کاری حەواڵ بخیتە ناو وڵاتمان خوایە گەورەکان دەوڵەمەنەکان کاربەدەسەکان وایان لێ بکەی بیر لە حاڵی ئەم گەنجە بکەنەوە لە ڕۆژ و ئایندەی ئەم گەلە بکەنەوە یا ڕەب العالمین خوایە وایان لێ نەکەن سەری خۆیان هەڵگرن خۆیان یەکتری بکوژن خوایە ئاژاوە لە ناومانە نەیەڵی نەخۆشەکانمان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشببی خوای ئیسلاحی حاڵی زیینوەکانمان بکەی عاقبەتمان خێر بکەی لە هەموو ئافات و بەڵاو مسیبەتێبمان پارێزی